یەکێکی پڕوپاگەندە بە ئەسپایی تێوەی ژەنی و چرپانی بێ جۆمە ئەمە لایەنگرتە قسەکەی زۆر باشە. ئەم کا جیم ئاگی، شاعیر و ڕۆماننووسی ئەمریکاییش لەوێ بوو، ئەو کاتە لە گۆڤاری تایم کارییە، کە ڕاستییەکەی قسەکانی ئەویش بایەکی فێنکی شەماڵ وا بوو، کە پاش سەبوونێکی لەشبرژێن هەڵکا، بۆیە یەکسەر بام دایە وتم، بەداخەوە گوێم لە قسەکانت نەبوو، بێزەحمەت پرسیارەکە جارێکی تر بڵێرەوە، پرسیارەکەی جارێکی تر وتەوە، ئەگەرچی تۆزێ خەجڵا بوو. هیچ وەڵامێکم نەبوو بۆیە سەرێکم ڕاوەشاند و وتم هیچ قسەیەکم نییە بەڵام سپاس سپاس بۆ تۆ سپاس پاژەوە ئیتر دڵم لە هەموو کۆنفرانسەکە بێزرا قسەکانی ئەوەندە دڵسۆزان نەبوون کە ئیتر ئارەزووی بەگژاچوونیان تێدا نەهێشتم بۆیە ڕووم کردە دانیشتووان وتم خوشکان برایان وام دەزانی ئەم دیدارە بۆ ئەوەیە کە قسەتان لەبارەی فیلمەکەمەوە بۆ بکەم بەڵام لە جیاتی ئەمە بوو بە شەڕەچەقەی سیاسی بۆیە هیچ قسەی ترم پێ نییە بۆتانی بکەم پاش ئەوە بە تەواوەتی ئەستم بە دڵشکاوی دا، چونکە دەمزانی کێژەڵوکەیەکی قین و ڕەق لە دژم هەڵکراوە. لەگەڵ ئەوەشا ئەم هەموو ڕق و کینەیەم بەلاوە سەیر بوو، بە ئاسانی باوەڕم پێی نەدەکرد، چونکە ڕۆژ نەبوو کۆڵێننامەی پیرۆزبایم لەباری دیکتاتۆری مەزنەوە پێنەگا. ئەم فیلمە لە هەموو فیلمەکانی ترم پارەشی لێوە دەست. هاتبوو، جگە لەمە باوەڕێکی زۆرم بە سەرکەوتنی مسیۆ ڤێردۆش هەبوو و هەروەها بە ئیشکەرانی. هونەرمەندە یەکگرتووەکانیش لەسەر هەمان ڕا بوون. مسیۆ ڤێردۆش شەش هەفتەی لەسەر یەک لە سینەماکانی نیویۆرک یەکبین ئیشی کرد، کەچی لەناکاوێکا هاتە کزی. ئەمە زۆر سەری سڕهێنام. لەم بارەیەوە ڕای یەکێک لە ئیشکەرانی هونەرمەندە یەکگرتووەکانم وەرگرت، ئەو لە وەڵاما وتی، هەر کارێکی هونەریت تۆ بیکەی سێ یان چوار هەفتەی یەکەم زۆر باش کار ئەکات، چونکە ئەو خەڵکەی کە لە کۆنەوە شەیدای هونەری تۆنی یەکسەر هێرش دێنن تا بە سێ یان چوار هەفتە وشک. پاش ئەمە ڕای گشتی دێتە کایەوە کە بە تەئسیری ڕۆژنامەکان لە ماوەی دە ساڵی ڕەبەقی دوژمنایەتی کردن تا لەگەڵ تۆیا چەواشە کراون و ئەمەیە ئەمەیە هۆی کز بوونی هێرشی خەڵک بۆ فیلمەکانت پاش سێیەم یان چوارەم هەفتە. منیش وتم. بەڵام ئایا ڕای گشتی حەزی لە گاڵتەجار نییە؟ کوا من نوسخەیەکی لە ڕۆژنامەی دەیلی نیوز دەرهێنایە لەگەڵ هەندێ ڕۆژنامەی تردا سەیرکە. ئەمانە لە هەموو وڵاتە دەخوێنرێنەوە و دوژمنت بۆ پەیدا دەکەن. ئەو وای وت. یەکێک لەو ڕۆژنامانە وێنەی تیپی کاسۆلیکییەکانی نیو جێرسی بڵاوکردبووەوە کە لە دەرەوەی ئەو سینەمایەدا مۆڵیان دابوو کە میسیۆ بێردۆی نیشان دەدا و هەم دروشمیانەیان هەڵگرتبوو تاپن کابرایەکی ڕێبوارە. ئەم بێگانەیە بە شەق بکەنە دەرەوە. ئەم مێوانە چەند ڕەزا گرانە. چاپڵنی سپڵە و کۆمۆنیست خواز چاپڵن ڕەوانەی ڕووسیا بکەن. پیاو کە چوار دەورەی بە گیروگرفت و دڵشکاندن دەگیرێ، ئەگەر ورە بەر نەدا دەبێ ڕوو بکاتە دان بە خۆداگرتن یان بێعاری و فشە و گاڵتە. فیلمەکە لەلایەن زۆربەی سینەماکانی ئەمەریکاوە، پێشەکی حیجز کرابوو، بەڵام پاش ئەوەی ئەم سینەمایانە نامەی هەڕەشەی جۆراوجۆریان لە چەند تاخمەوە پێگەیشتبوو لە ترساندا خۆیان کشاندبۆوە جگە لە لەوەی کە قەزیەیەکم لە دادگا لە دژ ڕاست کرابۆوە کە گوایە چیرۆکی دیکتاتۆری مەزن هی یەکێکی ترە و من دزیومە لە پۆپەی ڕق و دوژمنایەتی ڕۆژنامە و گۆڤار و ڕای گشتیدا و لە کاتێکا چوار سیناتۆر لە دژی من لە ئەنجومەنی سەنا پێیان بە زەویدا دا دەکوتا قەزیەکە خراە پێش دادگا و هەرچەندە داوای دواخستنیم کرد کەس هەرخۆشی لێڵناک لەمە فیلمەکانمدا هەمیشە چیرۆکانی خۆمم خۆم داڕشت و خۆشم نووسیمونەتەوە تازە دادگا کەوتبووە کار کە دادگەرەکە لە ناکاو هەڵساو ڕایگەیان کە باوشی لەسرە مەرەکدایە و داوای لێکردین ئەگەر بکرێ هەردوو لا لەسەر مەسلەکە ڕێک بکەوین تا بتوانێ بە زیندوویی بگاتە سەر باوکی. ئەو لە. ئەمەی بەلاوە قازانج بوو، بۆیە یەکسەر وتی باشە، منیش ئەگەر لە تەنگوچەڵەمەدا نەبوومایە پێم دادەگرت کە موحاکەمەکە دەبێ تا سەر بکرێ، بەڵام چونکە ئەو ساتە لە ئەمریکا ڕزگارم نەبووبوو و هێشتا ڕەزام گران بوو لایان، دڵم بواری پێداگرتنی نەدا، چونکە نەمدەزانی پاش ئەوە چی دەبێ و چی نابێ، بۆیە بۆ مەسەلەکە منیش ملم دا. گەڕاینەوە کالیفۆرنیا و بە تەواوی تەنگوچەڵەمەکانی مسیۆ ڤێردۆم لەبیر چووەوە، بۆیە کەڵکەڵەی فیلمێکی تر کەوتەوە مێشکم. چونکە خۆشبین بووم و هەر دڵنیا نەبووم لەوەی گەلی ئەمریکام بە تەواوی لێ ڕەنجاوە و ئەم گەلە ئەوەندە بێ زەوقن کە ڕقیان لە کەسێک بێتەوە کە ببێتە مایەی خەندە بۆیان، بۆیە بەرەبەرە چیرۆکێک خەریک بوو لە مێشکم دەهدەمەی. جیهان هەر پەردەیەکی هاوچەرخی بە خۆیەوە بئاڵێنێ هەر حەزی لە چیرۆکی دڵارییە، وەکو هازلیت دەڵێ، هەست لە ئەقڵ زیاتر سەرنجڕاکێشترە و لە کارێکی هونەریدا شوێن دەستی دیارترە. ئەم بیرە نوێیەی کە خەریک بوو لە مێشکمدا دەمەیی و دەبووە چیرۆک سەراپا دڵداری بوو، جگە لەوەش کە بە تەواوەتی بە پێچەوانەی مسیۆ ڤێردۆوە بوو، بەڵام لەمەش گرنگتر ئەوە بوو کە بیرەکەی، پاڵ پێوە نەرم بوو. بۆم فلمە نوێیە واتە لایم لایت هەژدە مانگ هەر خۆ ئامادەکردنم دەویست دەبوو بەشی دوانزە سەعات هەر مۆسیقای بالێ دابنێم ئەمەش کارێکی ئاسان نەبوو چونکە دەبوو لە مێشکمدا شێوەی کاری بالێکە داڕێژم جاران مۆسیقام تەنها ئەو کاتە دادەنا کە فلمەکە تەواو دەبوو جێگەی مۆسیقاکەیم لە دڵدا بە تەواوی دەکردەوە. لەگەڵ ئەمەشا بەر لە مێشک داڕشتنی سەمای ناو فلیمەکە، هەموو ئەو مۆسیقایەم داڕشت کە پێویست بوو کە هاتە کۆتایی نەمدەزانی ئایا بۆ بالێ کەڵک دەگرێ یان نا، چونکە ئاوازەکانی سەماکردن لە هەموو حاڵێکا دەبێ لەلایەن سەماکەران خۆیانەوە دابنرێن. ئەندرێ ئیکلیفسکیم بەلاوە زۆر بلیمەت بوو لەم مەیدانەدا، بۆیە یەکسەر بیرم بۆ ئەو چوو. ئەو کاتە لە نیو یۆرک بوو بۆ یەکسەر تەلەفۆنم بۆی کرد و مەسلەکەم ڕێک خستە پێشی و داوام لێ کرد کە بالەرینایەکیش لەگەڵ خۆیدا ڕێک بخە داوای کرد کە لە پێشا گوێ لە مۆسقاکە بێ بڵێ خۆی مەلیسا هایدنی بالەرینا هاتن بۆ هۆڵیۆد بۆ گوێگرتن لە مۆسیقاکە هەردوو پێکەوە هات. ئەو کاتێ دووچیان گوێیان بۆ مۆسیقاکەم هەڵخست بوو دڵم بە پەلە لێە بەڵام باوەڕێکی زۆریشم بەخۆم بوو خدا کردی و پاشتەوا بوون هەردووچیان پەسەندیان کرد. دەڵێی لە سرووشتی ئادەمیزادا شتێک هەیە کە دڵی لە ڕق و چینە پاک دەکاتەوە ئەم شتە کێشە و بەرەی مەحکەمە و هەموو ئازادان و چەرمەسەرەکانی وەکو بەفری زستان توانەوە لەم ماوەیەدا بوو بووم بە خاوەنی چوار منداڵ جیراڵدین و مێشێل و جووسی و ڤێکی ژیانیشمان هاتەوە دۆخی جاران و کەوتینەوە خۆشی کە لایم لایت تەواو بوو، لە هەموو فیلمەکانی ترم لەبارەی سەرکەوتنیەوە دڵنیاتر بووم. بە شێوەیەکی تایبەتی نیشانی برادەرەکانمان دا و هەموو یەکجار بەدڵیان بوو، بۆیە کەوتینە بیرکردنەوە لە ڕۆیشتن بۆ ئەوروپا، چونکە ئۆنا زۆری ئارەزوو بوو منداڵەکان لە تەئسیری هۆڵیۆد دوور بخاتەوە و لە ئەوروپا بیانخاتە قوتابخانەوە. سێ مانگ بەر لەوەی داوای ئەوەم کردبوو ئیزنی دەرچوون و هاتنەوەم بدرێتێ، بەڵام هیچ وەڵامێکم بۆ نەهاتبۆوە. سارچۆنێک بێدەستم کردە خۆ کۆکردنەوە بۆ سەفەر. هەر باجێک کە کەوتبووە سەرم هەموویم دابوو بەڵام دایرەی باجگیری هەر کە بەوەی زانی خەریکم بەرەو ئەوروپا بڕۆم کەوتە بیان و گرتن لێم کە گوایە قەرزی ترم لەسەرە ئەمەش لە ڕێی دادگاوە لەگەڵیاندا چارەسە دیسانەوە داوام کرد ئیزنی دەرچوون و هاتنەوە بدەنێ چەند هەفتە چاوەڕێم کرد کە چی هیچ هیچ دیار نەبوو بۆیە ناچار نامەیەکم بۆ واشنتۆن نووسی کە ئەگەر ئارزویان لەوە نییە ئیزنی دەرچوون و هاتنەوەم بدەنێ ئەوە هەر دەردەچم و پێویستم بە هی هاتنەوە هەر نییە. پاش هەفتەیەک دایرەی کۆچکردن تەلەفونیان بۆ کردم کەوا چەند پرسیارێکی تریان هەیە دەیانەوێت لێمی بکەن و داوایان کرد بۆ ئەم مەبەستە بێن بۆ ماڵەوە. وەڵام دانەوە بەخێر بێن فەرموون. ئەوەندەی پێنەچوو سێ پێ و ژنێک هاتن ژنەکە مەکینەیەکی چاپی شۆرت هاندی پێ بوو ئەوانی تر جانتای چوار گۆشەی بجووکیان پێ بوو دیار بوو دەزگای تۆمار کردن بوون. سەرۆکەکەیان کابرایەکی قووچەی ڕەزا سووک و زیرەک بوو کە لە تەمەنا خۆی دەدا لە چەل ساڵ. بە دڵم داهات کە من بە تەنهام و ئەوان چوار و دەبوو پارێزەرەکەم بانگ بکەم بەڵام شتێک لە ئارادا نەبوو کە ی شاردنەوە بێ. هاتنە ژوورەوە پاش دانیشتنی ژنەکە مەشینەی چاپەکەی دەرهێنا و لەسەر مێزێکی بچکۆڵە داینا ئەوانی تر دەستگاکانی تۆمارکردنەکەیان لە بەردەمی خۆیان دانا سەرۆکەکەیان فیلێکی دەرێنا بە ئاسپایی لە بەردەمی خۆی داینا منیش بەرامبەریان دانیشتم و ئەم کابرایە دەستی کردە هەڵدانەوەی لاپەڕەکانی فیلەکە چاولی چاپن ناوی ڕاستەقینەتە بڵێ بڵێ بەڵێ هەندێک کەس دەڵێن ناوت لێرەدا ناوێکی زۆر سەیری وت ئەڵێنەوە ناوەت هەیە و کەوا خەڵکی گالیسیایی نەخێر ناوم چارلی چاپلنە و لە لەندەن واتە لە ئینگلتەرە لەدایک بووم جارێکیان لە وتاردانێک داوتت هاوڕێیان مەبەستە لەوە چی بوو؟ مەبەستم ئەو مانایەی وشەکەیە کە فەرهەنگەکاندا هەیە. گەلێکی لەم شێوە پرسیار کرد و دوایی لە ناکاوێکە وتی هەی زینات کردووە؟ لە وەڵامەتم گوێ بگرە. ئەگەر لە بیانوویە گەگەڕی تا پێی لە وڵات دەرم بکەی ئەوە بێ پێچ و پەنا پێم بڵێ تا بار و بارگەی خۆم ئامادە بکەم چونکە نامەوێت لە هیچ وڵاتێکا وەکو نەنگەویستێک بژیم. وتی نە نە نە هەرگیز هیچ مەبەستێکم نییە ئەم پرسیارانە لە هەر کەسێک دەکرێت کە داوای دەرچوون و هاتنەوە بکات وتم تۆ دەزانی مانای زینا چییە؟ هەردووکمان کەوتی نەگەڕان بە دوایدا لە فەرهەنگدا وتی مانایی بۆ وێنە سەرجێکردنە لەگەڵ ژنی پیاوێکی تردا هەڵوێستەیەکم کرد و وتم، نا، وەکو من تێیدەگەم مانای وا نییە، هەرگیز وا نییە. باشە ئەگەر ئەم وڵاتە داگیر بکرێ شەڕی بۆ دەکەی؟ بێگومان، من ئەم وڵاتەم خۆشدەوێ، ئێرە بە ماڵی خۆم دەزانم و چل ساڵە تێیدا دەژیم. بەڵام هێشتا جنسیەیت وەرنەگرتووە. هیچ یاسایەک نییە کە دژی ئەوە بێت جگە لەمە من هەموو باجەکانم لێرە دەدەم. هەی باشە بۆچی خەتی حیزبت گرتووە؟ ئەگەر پێم بڵێی کام حیزب پێت دەڵێم خەتی ئەوم گرتووە یان نە. نەخت ئێسڵەمییە و من هاتمەوە قسەکردن. دەزانی چۆن ئەم هەموو گیروگرفتە سەری هەڵدا؟ هەموو شتەکە خەتای حکومەتەکەی تۆ بوو! کابرا برۆکانی بە نیشانەی سەرسوڕمان هەڵبڕی. باڵیۆزی ئێوە لە ڕووسیا واتە میستەر جۆزێف دێڤز دەبوو لە جیاتی دەستەی یارمەتیدانی جەنگی ڕووسیا لە سان فرانسیسکۆ قسە بکات، بەڵام نەختێک بەر لە قسەکردنەکە قورگی نووسا و نوێنەرێکی بەرزی حکوومەتەکە داوای لێکردم کە لە جیاتی ئەو من قسە بکەم. ئیتر. ئیتر لەو کاتەوە ئەم تەوقە چووەتە گەردنی من. سێ سەعاتی ڕەبەق هەر پرسیارباران کرام. پاش هەفتەیەک دیسانەوە تەلەفونیان کردەوە کە بچم بۆ دایرەی کۆچکردن، ئەم جارەیان پارێزەرەکەم پێی داگرت کە لەگەڵمدا بێت، کە گەیشتینە ئەوێ خۆشهاتن و پێشوازییەکی یەکجار گەرمیان لێ کردین، ئینجا سەرۆکی دایرەکە کە پیاوێکی سەروو زمان خۆشی تەمەن مامناوەندی بوو، پاش تەوازۆ خواستنەوەیەکی زۆر وتی. وتی، میستەر چاپڵن تەنها یەک پرسیارمان ماوە. چەند مانگ لە دەرەوە دەمێنیتەوە؟ منیش وتم لە شەش مانگ زیاتر نا تەنها بۆ ڕابواردنی ماوەیەک دەچین ئەویش وتی چونکە ئەگەر لەمە زیاتر بمێنیتەوە دەبێت داوای درێژکردنەوەی ماوەکە بکەیت کاغەزێکی لەسەر مێزەکە دانا و خۆی دەرچوو پارێزەرەکەم خێرا سێری کرد وتی خۆیەتی ئیزنەکەیە کابرا بە قەڵەمەکەیەوە گەڕایەوە مستەر چاپ فەرموو ئالێرە ئیمزا بکە پاش ئەوەی پسوڵەکەم ئیمزاکرد کابرا بە ئەسپایی کێشای بە پشتم داوتی ئەمە ئیزنەکەتە هیوادارم سەفەرێکی خۆش بکەیت و زوو بگەڕێیتەوە لاما شەممە بوو سەر لە بەیانی یەکشەمە لە نیو یۆرکەوە بە شەمەندەفەر دەکەوتی نەڕێ ویستم ئەوەنا شارەزای ژمارە و کلیلی قاسەکەم لە بانق بکەم نەوەک لەم سەفرەدا شتێکم لێبێت چونکە زۆربەی ئەو سامانەی کە هەم بوو لەو قاسەیەدا بوو بەڵام ئۆنا لە بانق هەرخۆی بە قاقز ئیمزاکردنەوە خەری کرد و دواڕۆژیشمان بوو لە لۆس ئەنجلس و بانقەکان پاش دە دقیقە دایان دەخست وتم دە دقیقە بەو لاوە نەماوە بەدەست و بردکەین ئۆنا لەم جۆرشتاندا یەکجار خەمساردە ئۆنا و گوتی چی تایە تا ئەگەڕینەوە باوەکو خۆی بمێنێت بەڵام من هەر پێم دادەکرد ڕاستیەکەی خوا ڕەحمی کردێکی نە هەتا مردن دەبوو هەر بمان وتایە ئەم نانە بەو ڕۆنە ئەو ڕۆژەی نیویۆرکمان بەجێ هێشتا بڵی ناخۆش لە کاتێک کە ئەوەنا خەریکی ڕێخستن و تاوتوێکردنی شتومەکی ناوماڵ بوو من لە دەرەوە لە ناو چیمەنەکەدا وەستا بووم بە پەرۆشەوە سەیری خانووەکەمە کرد لەم خانووەدا گەلێکم بەختیاری و شادی بینیوە و زۆرم ناخۆشی و تاڵیش چەشتووە ئێستا چ خانووەکە و چ باخچەکە ئەوەندە دڵگیر و هێمن دێنە بەر چاو کە پێم ڕێ داناگرێ بە جێیان بهێڵم. ئێستاش ئەو ساتەم لەبیر ناچێ کە ئانایی چێشکەر و هێلینی کارەکەر و هێنری نۆکەرمان بە فرمێسکەوە بەڕێیان خستین. سەعات پێنجی بەیانی سواری پاپۆڕی کوین ئەلیزابیت بووین. ئەگەرچی لەبەرئەوەی سەفەرەکەمان ڕۆ ئینگلتەرە بوو ئەمە لە خۆشیدا وروژاندبوومی، بەڵام.